ئەوە دڵنیابە ئاگات لەخۆ نیەو تووشی فیتنە بووی خوای پەروەردگار دەفەرمێ کنتم خیر امة اخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنکر وتؤمنون بالله خێرترینی ئەو ئومەتە بەهۆی چیەوەیە بەهۆی ئەوەی کە ئێوە ئەمر بە چاکە دەکەن و نەهی لە خراپە دەکەن ئەو کەسانە کەسانێکی ترسنۆکن یا کەسانێکی دنیا پەرستن هەل شوێن دنیا دەکەون مونکەرێک ببینێ خەراپەیەک ببینێ نەهی لێ ناکا چاکەیەک ببینێ ئەمری پێ ناکا قسەیەکی خێر ناکا شایەتی حەق دەشارێتەوە ئەمە غەڵەتە براکان ئینسانی مسلمان دەبێت جەری بێت دەبێت بە غیرەت بێت ئەمر بە چاکە بکە نەهی لە خراپە بکە داوە بۆ دینی خواب بکە پشتیش بەخواب بەستە لە کەس مەترسە کاکە نابێت بەخوا سەردەمەکە سەردەمی فیتنەیە ئێ سەردەمی فیتنە برای بەڕێزم قسەی ناحەق مەکە کە سەردەمی فیتنەیە شتێک مەڵێ کە فیتنەی لێ بێتەوە ئەمما تۆ بڵێی خوا وای فەرمووە پێغەمبەری خوا عەلەیهی سەڵام وای فەرمووە نەسیحەتی خەڵکەی ئامۆژگاری خەڵک کەیت و بۆ خۆت کاری چاکە بکەیت ئەمە بێگومان خوای گەورە دەتپارێزی بە ئەندازەی سەرخستنی بۆ دینی خوا خوای گەورە تۆ سەردەخا ئین تەنسڕ الله ینسڕکم ئێوە دینی خوا سەرخەن خوای گەورە سەرتان دەخا ئەمما تۆ بڵێی کاکە واز بێنە چیم داوە بە خەڵک بڵێم چاکە بکە و خەراپە مەکە کاکە با تووشی فیتنە نەبم برام ئەوە خۆی لە خۆیدا ئەوە فیتنەیە کە تۆ هەڵناستی بەو ئەرکەی کە لەسەر شانتە کە ڕاست کەی لەگەڵ خوا پشت بەخوا ببەستە احفظ الله يحفظك خوای گەورەش تۆ دەپارێزێت